تەبعەن ئەمە دەکەنە ئەسڵ و بنچینە، هەر کەس کەوتە ناو هەر کوفرێکەوە، دەست بەجێ ئەم قاعیدەیە باس ئەکەن، بە بیانووی ئەوەی کە دەکرێت عوزر بە جەهلی هەبێت. وەڵام، سەرەتا ئەگەر ورد بگەڕێین بە دوای سەرچاوەی ئەم قاعیدەیە، ئەم بنچینەیە، بزانین کێ لە سەلەف ئەمەی وتووە، بە دڵنیاییەوە پێش شێخی ئیسلام ئیبن تەیمیە ڕەحمەت بێ، کەسمان دەست ناکەوێت لە زانایانی سەلەف. کە ئەمەیان وتبێتەوە معلومیشە لە ئەهلی سنە کە هەموو کەسێک قسەی لێوەردەگیرە و قسەشی ڕەت دەکرێتەوە قسەی بنتەیمێش دەق نییە بۆ ئێمە کە جێگەی ڕخنە لێگرتن نەبێ پێمان وابێ هەموو قسەیەکی حەق و سەواب بووە باشان ئەگەر سەرنجێکی قورآن بدەین خی گەورە بەڕەهای فەرموێتی من کە فەڕەفە عليهەیهی کوفڕۆ واتە هەر کەس کوفر بکە ئەوە عقوبە و تاوانی کوفرەکەی لەسرە کە سزای دۆزە خێتاییە کافربوونێتی وە هیچ بەڵگەیەکمان نیە لە قورئان و فەرموودە کە بە سەڕیحی پاڵپشتی ئەم قاعیدەیە بکات بەڵکو پێچەوانەی ئەوە خوای گەورە بە هیچ شێوەیەک بیانوو عوزری قەبوڵ نەکردووە لە کوفر و شیرکدا هەر کەس بە کوفر و شیرکەوە بمرێ بێگومان بە کافری مردووە حکمی کافرەکانی هەیە جا ئەگەر دینی پێگەیشت بێ یان نا قامە حجە کرابێت یان نا چونکەی قامە حجە لە ئەسڵدا بۆ سزای دۆزەخە بۆ سزای دۆزەخی هەتاییە و بۆ قیتال و جیهادە بەرامبەر ئەوانەی کە لەناو کوفر و شیرکدان نەک بۆ تەکفیر کردنیان بێگومان کەسانێکە لە ناو شیرک و کوفری گەورەدا بن ئیسلام و تەوحیدیان پێگەیشت پێ یان پێیان پێیان نەگەیشت بێ ئەهلی کوفرن ئەهلی شیرکن بەڵام ئەگەر ئیسلامیان پێ نەگەیشتبێ و اقامە حجە نەکرابێتن ئەوە بۆ لای خوا بیانویان هەیە بیانوەکەش لەوەیە کە خوای گەورە وەکو کافری معذب حسابیان بۆ ناکات دەست بەجێ بیان خاتە ناو دۆزەخەوە بەڵکو بەر امتحانەکەون بەڵگەکان زۆرن لەسەرەوەی کە ئەم قاعدەیە پێچەوانەی قورآانە لە ئەسڵدا ئەگەر بە ڕەهایی و مطلقی وەری بگرین دەبینی کاتێک کە خەوارج بڵێن دەرکەوتن و خەڵکانێکی زۆر بوون بە هەڵگری ئەو فکرەیە، هاوەڵان سڵیان لە حوکم و تەبدیعکردن نەکردەوە، بە بیانووی ئەوەی کە تا یەک بە یەکی ئەمانە ئیقامە حوججە نەکرێن ناتوانرێن پێیان بوترێ خەواریج و حوکمی گومڕایی بدرێ بەسەریاندا، بەڵکو ئیبن عەباس کاتێک کە چوو بۆ لایان نەسیحەتی کردن پێش ئەوەی ئیمامی عەلی بەرامبەریان بجەنگێت و بیانکوژێ، کەواتە نەسیحەت و ئیقامە حوججەکەی بڵێن نەسیحەتەکەی ئیبن عباس بۆ حکومدان نەبوو بەسەر ئەو فرقێدا تا دوای نەسیحەتەکە پێیان بوترێ خەواریج بەڵکو بۆچی بوو بۆ ئقامە حجیان بوو پێشەوەی کە ئمامی علی بەرامبەریان بجەنگێ کاتە حکمی خەواریج و تەبدیع لای هەندێکیش تەکفیرکردنیان درا بەسەر ئەو گروپەدا پێش نەسیحەتەکەی ابن عباس وە دوای نەسیحەتەکەش ئەوەی ابن عباس کردی نەسیحەت بوو نەک ئیقامە حجە بەهەمان شێوەش کەسێک کوفر و شیرکی گەورە ئەنجام بدا کافر و مشریکە پێش ئقامە حجە و دوای قام حجش ئقامە حجیان نەسیحەدیان ئیسیتابە بوو ئەوەیە پێش ئەوەی بڕیاری کوشتن و قیتال بدرێ لەلایەن محکەمی شەرعی بگەڕێنەوە لەو کافر بوونەیان تەوبە بکەن بەڵام دەبینین بەداخەوە جەڕجی سێ موڕجیئەکان هەموو ئەم حەقیقەت و مەفهومە ڕاستانەیان شێواندووە لە ترسی ئەوەی کە نەکەونە ناو داوی فکری خەواریجەوە کە موسڵمانی موحید کافر دەکەن بە تاوانی گەورە بەڵام ئەمانە کەوتونەتە ناو داو و چاڵێکی خەتەرناکتر لە فکری خەوارج کە ئیڕجائە بە شێوەیەک کە بە کوفر و شیرکی گەورەش کەس کافر ناکەن بە بیانووی جەهل و تەویل و تەقلید کە هیچیان عوزر نین لە قورئاندا لە کاتێکا منهجی ئەهلی سنە لەو نێوەندەدایە مسلمانی نوێش خوێن بە تاوانی گەورە جگە لە کوفر و شیرک و هۆکارەکانی ڕددە و هەڵوەشێنەرەوەکانی ئیسلام و ئیمان کافر نابێ بەڵام کە مسلمانێکیش تازە مسلمان بوو نەبێ بکەوێتە ناو کوفر و شرکێکی گەورەی ئاشکراوە بە کافر و مڕتەدی ئەزانن ئەهلی سنە زانایانیش چەندین کتێبیان نووسیوە لە ئەحکامەکانی ڕیددا هەڵوشێنەوەکانی ئیمان و ئیسلام وەگەر ئەم قاعدەیە لەیسە کل من وەقعفی الكفری ئەوی شیرکی ساڕە کافرن ئەو مشریکەن تەواویش بێ ئەوە مەبەست پێی هەموو کەسێک نییە و هەموو کوفر و شرکێکیش نییە بەڵکو مەبەست پێی ئەوانەیە کە عزریان هەیە وەکو شێخ ئیسلام محمدی کوڕ عبدالوهاب رحمة فەرموویەتی، بریتین لە کێ؟ حدیث عهد بالاسلام او نشأ ببادیة بعیدە او فی مسئلة خفیە، کەسێک تازە موسڵمان بووبێ، کەسێک لە شوێنێکی دوور لە دەعوە و بانگەواز ژیابێ، ئیسلامی پێ نەگەیشتبێ، یان لە بابەتێکی شاراوەدا بێ، کە بەڵگەکان دیار و ڕوون نەبن تێیدا، یان کوفر و شیرکەکە بچووک و ئەصغەر بێ، چونکە لەو کاتەدا بکەرەکەی پێی کافر نابێت. نابێتە کافر و موشریک ئەمما کەسێ تازە موسڵمان بوو نەبێ لە ناو وڵاتی موسڵماناندا بژی دەنگی ئیسلام و قورئانی بیستبێ لە ناو کوفر و شیرکی گەورە و ئاشکراشدا بێ ئەنجامی بدا هەڵگری بێ بێگومان ئەو کەسە کافر دەبێ هیچ عوزرێکی نییە و هیچ عوزرێکیشی بۆ ناهێنرێتەوە و ئەگەر مەحکەمەیەکی شەرعی وجودی هەبێ داوای تەوبەی لێ دەکا ئیستیتابە دەکرێ ئەگەر نا بە تاوانی گەورەی کوفر و شرک دەکوژرێ بە مەرجێ گاور جولەکە نەبێ چونکە ئەم دوو گروپە جگە لە مسلمان بوون و قیتال بەرامبەریان ڕێگەی سێهەمیش هەیە کە بریتە لە جیزیەدان و مانەوەیان لەسەر دینەکەیان ئەو جیزیەش لە پێناو پاراستنی سەر و ماڵیاندا دەدرێ ئەگەر قاعیدەکەش جارێکی تر بڵێین تەواوە وەری بگرین دەبینین قاعیدەکە دەڵێ لەیس کل من وقع فی الکفر او الشرک صار کافرا او مشرکا واتە ئەسڵ وایە هەر کەس کەوتە ناو کوفر و شیرکەوە مشرک و کافرە بەڵام هەندێک جار وانە کەسانێک ئیسیثنا دەکرێن کە عوزری تازە موسڵمانێتی یان پێنەگەیشتنی ئیسلام و قورئان یان لەبەر ئەوی کوفر و شیرکەکە بابەتێکی خەفی و شاراوەیە یان کوفر و شیرکەکە ئەزغەرە ئەو کاتە لەم کاتەدا ئەو کەسە کافر ناکرێ کەواتە ئەوە تێگەیشتنی ڕاست و دروستە لەو قاعدەیە کە شێخی ئسلام ئیبنتەیمی هێناوێتی و باسی کردووە بەڵام لە فکر و مەفهومی جەرجیسی و مرجیەکاندا قاعدەکە بۆتە چی قاعیدەکە بەو شێوەیە نەما مەفهومەکەی بۆتە کل من وقع فی الکفر او الشرک لیس کافرا او مشرکا هەر کەس کەوتە ناو کفر و شیرکەوە کافر و مشرک نییە عوزری بۆ دەهێنەوە بە جەهل یان شوبهە و تەویل یان بە تەقلید عوزر دەهێنەوە بۆ هەموو شخص پەرستان بۆ شوێنکەوتوانی ڕێبازە کوفرەکان تەنانەت کەسانێک کە ئیمانیان بەوە نەبێت قورئان لە لایەن خواوە دابەزیوە و بڵێت چەند فەیلەسوفێکی گەڕۆک کە وڵات بۆ وڵات دەگەڕان محەمەدیان بینی لە ئەشکەوتێکا و قورئانیان فێر کرد هێشتا تەکفیری ناکەن دەڵێن پێویستە نەسیحەت بکرێت کە ئەمە وەڵام و قسەی یەکێکە لە ڕووسەکان کە ئیدعای سەلەفێت دەکەن بەڕاستی بیردۆزی عزر بە جەهل بیان و هێنانەوە بۆوانەی کە کوفر شتی گەورە ئەنجامەدەن دەمانبات بەرەو ئەو فکرەیە نە پێغمبەری خوا عليه سڵات و سەسلام وە نە قورآن بەهۆکاری ئیقامە حوجە نەزانرێت یانی دەمانبا بەرەو ئەو فکرەی کە قورآن و هاتنی پێغمبەر عليهەی سەڵات وسلام بە هۆکاری قامە حجە نەزانین پێمانوا بە هێشتا ئیسلام و تەوحید نەگەیشتوتە ئەم وڵاتانە ئەم وڵاتانە وڵاتانی ئیسلام نین بۆی هەرکەس لە ناو کوفرابێت بۆیە وا جەرجسیەکان عوزر دێنن کەچی لەولاشۆ وڵات بە دارول ئیسلامە دەزانن سەرکردەکان بە ولاتی ئوموری شەرعی دەزانن کە بەدە بەڕاستیت ئەوە بێگومان تەناقۆبە ئەگەر پێ دوایە خەڵکی لە وڵاتانی ئیسلامدا پێ دوایە وڵاتەکانمان وڵاتی ئەهلی ئیسلام و دارول ئیسلامە دەی کەواتە ئیسلام و تەوحید و قورآن گەیشتووە و تەعریف و مەفهومێکی بیدعی داهێنراو دادەنێن بۆ ئیقامە حوجە کە بریتیە لە نەسیحەت کردنی تاک بە تاکی ئەوانەی لەناو کوفر و شیرک و گۆڕ پەرستیدان ڕۆشن کردنەوەی تەواوی بەڵگەکان بۆیان لە دوای ئەمە ئەگەر نکوڵی و عینادیان کرد ئەو جایتر تەکفیر دەکرێن کە ئەمەش قەتیسکردنی تەکفیرە لە جوحود و عیناددا کە ئەمەش بە حەقیقەت منهجی جەهمیەکانە و منهجی مرجئەکانی غولاتە وە بێگومان قەت ئەوە مەنهەجی ئەهلی سوننە نەبووە.